بەڵام خوا ئیمانی لاتان خۆشەویست کردووە و لە دڵتاندا شیرین و ڕازاوەی کردووە و بێزراو و ناشرینی کردووە لە لاتان بێ باوەڕی و تاوان و سەرپێچی فەرمانی خوا، هەر ئەوانەن شارەزا و لەسەر ڕێبازی ڕاستن. فضلا من اللە و نعمتا واللە علیم حکیم. ئەوە بەخشش و بەهرەیەکە لەلایەن خواوە، خواش زانا و دانایە. ئەی ئەوانەی کە باوەڕتان هێناوە، با هیچ کۆمەڵە پیاوێک گاڵتە نەکەن بە کۆمەڵێکی تریان، ڕەنگە گاڵتە پێکراوەکان لە گاڵتەکەرەکان باشتر بن لای خوا، وە ژنانێک گاڵتە نەکەن بە ژنانێکی تر، ڕەنگە ئافرەتە گاڵتە پێکراوەکان لە ئافرەتە گاڵتەکەرەکان باشتر بن، تانە و تەشەر لە یەکتری مەدەن، لە نێو خۆیاندا ناو و ناتۆرە لە یەکتری مەنێن، ئای چەند خراپە ناو بردنێک کە گوناهە، تاوانن، سیخوڕی مەکەن و بەدوای ناتەواوی یەکتریدا مەگەڕێن، لە پاش ملە بە خراپە باسی یەکتری مەکەن، ئایا کام لە ئێوە پێی خۆشە کە گۆشتی برا ئاینیەکەی بخوات بە مردوویی، بێگومان قێزتان لێی دێتەوە و پێتان ناخۆشە، وە لە خوا بترسن، ان اللە علیم خبیر ئەی خەڵکینە، بێگومان ئێمە دروستمان کردوون لە نێر و مێیەک، وە کردوومانن بە چەند گەل و هۆزەوە، تا یەکتری بناسن، بەڕاستی بەڕێزترینتان لای خوا پارێزگارترینتانە، بێگومان خوا زانای ئاگادارە. ان اللە غفور رحیم. عەرەبە دەشتەکیەکان وتیان باوەڕمان هێناوە، ئەی محمد بڵێ باوەڕتان نەهێناوە، بەڵکو بڵێن موسوڵمان بووین بەسەر زارەکی، چونکە هێشتا باوەڕ نەچۆتە ناو دڵەکانتانەوە، خۆ ئەگەر گوێڕایەڵی خوا و پێغەمبەرەکەی بن هیچ لە پاداشتی کردەوەکانتان کەم ناکاتەوە. اولئک هم الصادقون. بێگومان ئیماندارانی ڕاستەقینە ئەوانەن کە باوەڕیان هێناوە بە خوا و پێغەمبەرەکەی، پاشان دوودڵ نەبوون لە ئیمانەکەیاندا، وە بە ماڵ و گیانیان تێکۆشانیان کردووە لە پێناو ڕێبازی خوادا،